ئەڵقەی بیست و سێ. واینڕایتا کە بلیمەتێک بوو لە ئیستاتیکادا و برادەری چارلز لام و گەلێ شخصیەتی ئەدەبی تری ئەو کاتە بوو، پیاوکوژێکی دڕڕەقی بێپەروا بوو، لەسەر تەماح و دەستکەوتی دنیا ئامۆزایەکی خۆی ژارخوارد و کردبوو. ئەمە نمونەی پیاوێک بوو کە هەرگیز نەی دەتوانی ببێتە ئەکتەر چونکە هەستی یەکجار کەم و بێهێز بوو کابراایەکی یەکجار زیرەک بەڵام بێهست دەتوانێت ببێتە گەورەترین پیاو کوش کابراایەکی یەکجار پڕهستیش ئەگەر فڕیشی بە زیرەکیەوە نەبێ دەتوانێت تەنها بێتە نمونەی بۆرە پیاوێکی بێزیان بەڵام کە زیرەکی و پڕهستی وەک یەک لە کەسێکدا هەبوون ئەوە ئەو کەسە نمونەی باشترین ئەکتەرە خاسیەت یارە پێویست یارەکتەرێکی گەورە ئەوەیە لە کاتی نمایشدا زۆر خۆی خۆش بوێ ئەم قسەیە بە تەوس و ماناوە ناکەم زۆر جا گوێم لێ بۆ ئەکتەرە گوتوویە زۆرم حەز لێە بە فلانە دەور حەزم لەتی ئەو دەورە ببینم بەوە ئەو مەبەستی خۆیەتی خۆی لەو دەورەدا خۆشەوێ لەوانەیە ئەمە نەختی خۆپەرسی تێدا بێ بەڵام ڕاستیەکەی ئەکتەری چاک هەمیشە دەبێ بە تەنگ کارامەیی خۆیەوە بێت تەنها عشقی شانۆ بەس نییە ئەکتەری چاگە بێ باوەڕیشی بە خۆی یەکجار پتەو بێ. ئەوەندە لەبارەی قوتابخانەی مێشوودیزمەوە لە هونەری نمایشا نازانم، ئەوەندەی من تێیدەگەم ئەوەیە زۆرتر پێ لەسەر پەرەسەندنی شەخسیەت دادەگرێ کە لەوانەیە لە هەندێ ئاکتەردا هەر پەرەی نەسەندبێ، هونەری نمایش بەر لە هەموو شتێک ئەوەیە تۆ وا دەرخەیت کە کەسێکی تری شەخسیەت شتێکە کە پیاو ناتوانێ تەعریفی بکا و هەمیشە لە ئاکار و لە کردارا دەرەکەوێ، بەڵام شتێک هەیە کە هەموو شێوە و ڕێگەکان دەگرێتەوە بۆ نمونەستان سلاڤسکی هەمیشە بە دوای ڕاستی ناوەوەدا دەگەڕا کە بەلای منەوە بریتە لە بوون بەو شتە نەک نواندنی ئەو شتە ئەمە پێویستی بە چوونە پێستەوە هەیە واتە بتانی بە هەز بچیتە ناوەوەی شتەوە پیاو بتانی هەز بکە بوون بە شێر یان هاوۆ چۆن دەبێ و بتوانێ بە هەز بزانێ گیانی فلانە شخصیە چۆنە و لە هەموو زەکە بزانێت چۆ ڕفتارەکە و کاردانەوەی چ جۆرە؟ ئەم لایەنەی هونەری نمایش وەکو دەرس هەرگیز ناوترێتەوە. لە ئامۆژگاریکردن و مەشقدادانی ئەکتەرێکی ڕاستەقینەیە زۆر جار یەک قسە بەسە. ئەمە فلانە شخصیەتە یان ئەمە مادام بۆڤاریەکی هاوچەرخانەیە. ئیتر ئەوی تری لەسەر خۆیەتی. ئەوەم بەگوێدا ناچێت کە دەڵێن ئەکتەر دەبێ مێژووی ژیانی ئەو شخصیەتە باش بزانێ کە دەینوێنێ زۆریشم ڕق لەو قوتابخانەی درامایەیە کە بۆ وەدیهێنانی سۆزی ڕاستەقینە دەبێت خۆتان بکەن بە دەریای دەروونی خەڵکدا. هەرگیز نواندنم بە خوێندن نەخوێندووە بەڵام وەکو مناڵێک خوا ئەو بەختەی داومەتێ هاوچاخی ئەکتەرە هەرە مەزنەکان بم و بەشێکی زۆری زانیاری و تاقیکردنەوەیان بۆ خۆم هەڵێنجم و لەگەڵەوەشا خاوەنی بەهرەیەکی تایبەتی بووم هێشتا لە مەشقکردنا ئەوەم بۆ دەردەکەوت کە لە تەکنیکدا دەبێ گەلێ زیاتر خۆم پاراو بکەم بۆیە تەنانەت ئەو کەسەش کە تازە دێتایم ئەم مەدانەوە هەرچەندە خاون بەهرەش بێ دەبێت باش فێری تەکنیک بکرێ چونکە هەرچەندێ بەهرەکانی پرشنگدار بن دەبێ زیرەکی ئەوەشی هەبێ کە بزانێ بە شێوەیەکی کاریگەر بەکاریان بهێنێ من بە تاقیکردنەوە بۆم دەرکەوتووە کە ڕێنمایی باشترین ڕێگەیە بۆ وەدیێنانیە مەبەستە واتە لەو کاتەی کە دێیتە سەر شانۆ هەمیشە بزانی لە کوێیت و چیەکەی کە لە ناو دیمەنێکە هەنگاوە نەی دەبێت توانای ئەوە دەبێت بزانی لە کوێ دەبێ بوەستی کە دەڕێت دواوە لە کوێ ڕابۆسی لە کوێ دانیشی بە شێوەی ڕاستەوخۆ لەگەڵ شخصیتێکدا بدوێ یان بە شێوەی ناڕاستەوخۆ ڕێنمایی ئەکتەر وای لێ دەکا خۆی ڕفتار بکە هی کارامە لە ناشی جیا دەکاتەوە. لە نواندنا زۆرتر ئارەزووم لە خۆگرتن و لە سەرخۆی و نەرمیە ئاسانە بۆ پیاو پرسۆز بێ کە ئەمەش یەکێکە لە خاصیەتەکانی ئەکتەری چاک بێگومان دەنگ و شێوەی قسەکردنیش گرنگ بۆ نمونە دەوید و نیلید دەنگێکی یەکجار زوڵاڵ و توانایەکی چاکی دەربڕینی سۆزی هەبوو بەڵام کە قسەیە کرد پێ وای هەزە کرد دە ئامۆژگاریەکەی خوا بۆ حەزرەتی موسا لەسەر کێوی سینا لە هەموو قسەکانیدا دووپات دەکرانەوە زۆر جار لێیان پرسیوم بەلاتەوە باشترین ئەکتەری ژن و پیاو لە شانۆی ئەمریکادا چێن وەڵامیم جۆرە پرسیارە تابلەی گرانە چونکە تۆ یەکێکت یان زیاترت هەڵبژارد ئەمە ئەوە دەگەێنێ کە ئەوانی تر باش نین ئەوانەی کە من پێم باشن ئەکتەرە بەناوبانگەکان نین چونکە هەر ئەکتەرە لە مەدانێکە سەر دەرەکە جارێکیان لە کاتی مەشەکردنا پانتۆڵەکەم ئاگری تێبەر بوو هەواڵەکە وەکو بروسکە بە ناو خەڵکا بڵاو بۆ ڕۆژنامەکانیش بڵاویان کردەوە هەزارەها بروسکەم بۆ هات ئەگەر چی بۆ ڕۆژی دوایی هەواڵەکەم بە درۆخستەوە یەکێک لەو نامانەی بۆم هاتن نامەیەکی ئەج وێڵز بوو کە تێیدا هەست و سۆزێکی یەکجاری بەرامبەر بە من دەربڕی بوو. پاش دەرکردنی چەند فیلم و کارکردنی بەردەوام، بەردەوام و گورچک بڕ خەیاڵی لەندەنم کەوتەکە لەو نامەکەی ئەنج جی وێڵز لەم بارەیەوە زیاتر هانی دەدام بچمەوە بۆ لەندەن. جگە لەمە پاش دە ساڵ پەیوەندی بڕان نامەیەکی هەتی کێڵیم گەیشتە دەست کە نووسی بووی. کچۆڵەیەکی گەوجت لەبیرە؟ ئێستا شوم کردو و لە فیلکەی پۆرتمان نەژیم ئەگەر ڕێت کەوتە لەندەن تخوا ئەگەر نێیت و سەرێکم لێ نەیت. ڕاستییەکەی نامەکە ئەوەندە کاری تێکردم چونکە لەو ماوەیەدا چەندین کچ یەک لە دوای یەک گۆڕی بووم بەڵام لە دڵی خۆما هەر بڕیارم دا سەرێکی لێ بدەم. ئەوە بوو بارگەم لێنا و بەرەو ئنگلتەرا کەوتمە ڕێ. سەعات هەشتی سەلەبیانی ئەو ڕۆژەی بەڕێکەوتین چوست و چالاک بۆی دەرچووم چۆن نا؟ ئەی بەرەو ئنگلتەرا ناچم؟ کۆمەڵێک هەواڵنێر و ڕۆژنامەنووسی لیسیان لە ئەسکەلەکەدا بوو کە لە خۆمەوە وەکو لەسەر سنگی من ڕاوەستابێن ئاوها بوو. سەرکەوتینە سەر ئۆڵیمپیک و هەر کەسە چووە جێگەی خۆ کابینەکەم پڕکرا بوو لە دەستکە گوڵ و سەبەتەی پڕ لە میوە کە دۆست و برادران لەوێ بۆیان دانابووم دە ساڵ لەمەوە بەر بەم پاپۆڕە خۆی لەگەڵ شەریکەی کارمەدادا ئینگلتەرەم بەرە و ئەمریکادا بەجێهێشت ئەو کاتە بە دەرەجە دوو هاتین و ئێستا وا کابینەی تایبەتیم بۆ قەدەغە کراوە لەبیرمە ئەو کاتە کابرای خزمەتچی ناوشەمەنەفەرەکە بە پەلە گەڕانێکی کابینەکانی دەرەجەیەکی پێکردین تا بزانین خەلکی تر چۆن دەژین. بەر لەوە لەبارەی کەشخەیی و خۆشیەم کابینانە و نرخی گرانیان زۆری بۆمان ڕێستبوو ئێستا وا من لە یەکێک لەمانەدام و بەرەو ئنگلتەرە دەگەڕێمەوە بەڕاستی کاری خوا سەیرە. جاران لەندەنم بە چاوی کابرایەکی نەناسراوی یەک سک تێر و دوو سک برسی لاپۆرەی دەوروبەری لامبێت دەبینی ئێستا بە چاوی کابرایەکی دەوڵەمەندی بەناوبانگ دەیبینم بۆ ئێ دەڵی یەکەم جارمە پێدەنێمە ئەم شارەوە وامەزانی دەتوانم لە ناو پاپۆڕەکە بۆ خۆم بەحەسێمەوە و باڵندەی خەیاڵم بەرە و دوور هەڵدەم بەڵام ئەم حەوت و هەشتم بە هەڵە دەرهات هەر سات ناساتێک لە ژووری تەلۆگرافی پاپۆڕەکەەوە بابۆڵەیەکم تەلۆگراف بۆ دەهات کە هەموو بریتی و لە بەخێراتن و ستایش و بانکردن جگە لەمە، تەلۆگرافخانەکە مانشێتی ڕۆژنامە و ئاژانسەکانی دەنگوباسی بۆ نەردم. چاپلن وەکو قارەمانێک دێتەوە. ئەوە هەیان نووسی بوو. هاتنەکەی چاپلن لە ساوثەمپینەوە بۆ لەندەن وەکو سەرکەوتنەکەی ڕۆمانەکان دێتە بەرچاو. ئۆلمپیک لە ناو تەمی ساوثەمپینتندا لە ناو شارەکەشا سوپای چارلی پەرستان وەکو کولەلی سیداوە لە هەموو شەقامەکان بۆ بەخێراتن و بینینی ئەم کۆمیدیستە وردیلانەیە پۆلیس سەری لێشێواو و چۆن ئەم حەشاماتە دابین بکە و دەیەها شتی تر نووسرابوو بەڵام من بۆ ئەم جۆرە پێشوازیە خۆم ئامادە نەکردم لە دڵی خۆما دەموت خۆزگە بم توانایە سەردانەکەم دوا بخەم بەڵکو باشتر خۆم بۆ ئەم پێشوازیە ئامادە بکردایە جگە لەمە هەستێکی قوڵیش لە دڵمدا جەولانی دەکرد خۆزگە بە کامی دڵی خۆم دەمتوانی بە شوێنە کۆنە یادگاریەکاندا بگەڕامایە بەهێمنی بێ سروە هەموو لەندەنم تێی بکردایە بچوومایە چەن دکتن و بریکستن سەیرێکی پەنجەرەکەی ماڵەکەی سێپا و نەڵ تەیرسمانم بکردایە. تێ لە شوێنی دارشکاندنەکە ڕامامایە کە یارمەتی دارشکێنەکانم دەدا. بە دیداری پەنجەرەکەی نهۆمی دووەمی ئەو خانووەی دوو سەد و هەشتا و حەوت شەقامی کێن پنتنگتن شاد بوومایەتەوە کە لەگەڵ لویس و باوکمدا تێیدا دەژیاین. ئەم ئارەزووە لە ناکاوێک هابوو بە نیمچە مێردە زمەیەک و سواری کۆڵم بوو گەیشتینە شەربۆرگ خەڵک کەوتنە دابەزین و سەرکەوتن بە تایبەتی ڕۆژنامە نووس و وێنەگرەکان چ پەیامێکم بۆ ئنگلتەرە پێەیە چ پەیامێکم بۆ فەڕەنسا پێەیە ئایا سەردانی ئێرلندە دەکەم بیرڕام بەرامبەر بە مەسلەی ئەرلندە چییە ئیتر کەوتبوومە بەر هێرش و شاڵاوێکی وا هەر ئەوە نەبوو لە بن پێدا بپیش لێرمەوە پاپڕەکە کەوتەوە ڕەوت و بەرەو ئینگلتەرە خەو نەدەهاتە چاوم تا بڵی نیگەران بووم تاوام لێهات لە بەرەبەیانە بەلای هاتم و خەوتم تا پاش دوو سعات کابرای خزمەتی هات و فنجانێ قاوە و ڕۆژنامەی ئەو ڕۆژەی بۆ هێناممان شێتەکان وایان نووسی بوو هەموو لەندەن هەر باسی سەردانەکەی چاپڵن دەکا. هەموو بە یەک دەنگ دەڵێین چاپڵن بەخێر بێتەوە. ئاگاداری ئەم ڕۆڵەیەمان بن. بەڵام لە پەنای ئەم هەموو ستایش و پیاهەڵدانەشدا هەندێ مانشێتی ڕەخناویش بەرچاو دەکەوت وەکوو، ئەی هاوار ئەم خەڵکە بۆ وا گەشکەگیر بووە؟ ئەو ڕۆژنامەی ئەم مانشێتەی هەڵبژاردبوو نووسیبووی بۆ خاتری خوا. با لەم گەشکەیە دەست هەڵگرین. ڕاستە میستەر چاپڵن پیاوێکی بەڕێزە ئێستا پێم جوان نییە لێی بپرسم ئەم سۆزی نیشتیمانپەرستیەی کە ئێستا وا هەڵیگرتووە و هێناوێتەوە بۆ لامان لەو سێ ساڵەدا لە کوێ بوو کە ئەڵەمانەکان خەریک بوون ماڵی یەکە بە یەکەمان بەسەرماندا بڕووخێنن؟ لەوانەیە ئەوەش ڕاز بێ کە هەندێک کەس دەیڵێن مستەر چالی چاپلن کردنی شتی سەیر سەیری بەردەم کامێرای باشتر پێدەکرێت لە کردداری پیاوانەی ناو سەنگەر لە ساو ثەمبتن دابزین و لەلایەن ئەمینداری شارەوە خۆشاتنمان لێدەک دوایی خراینە شەمەندەفەرێکەوە بەڕێکەوت سارتەری برای هێتی کێڵی لە ناو هەمان فارگۆندا بوو کە منی تێدا بووم پێم وت نامەیەکم لە هێتیەوە پێگەیشتووە کە تێدا داوای لێکردوم بچم بۆ ماڵ و سەری لێ بدەم کابرا بە سەرسامیەکە و سەریش کردم و بە کزیەکە وتی ئەی نازانی هێتی مرد وەکو لەبانێکەوە بەرم دەیتەوە هاوەها بوو واقم وڕما بەڵام ئەوەندە شتی ترم لە مێشکا بوو کە نەختێ تەسیری ئەمایان لەسرم کەم کردەوە لەگەڵ ئەمەشا دڵم کەوتە کۆڵ زۆرم مەبەست بوو هێتی وەکو یەکێک لەو تەماشاکەرانەی کە جاران دەهات بۆ شانۆ ئێستا لەم وەز ئەپاشایانەیەی ئێستامدا بمبینێ. خەریک بووین دەگەیشتینە قەراغی لەندەن بە تاسەوە لە پەنجەرەکەوە سەیری دەوروبەرم ئەکرد و هەوڵمەدا شەقامەکان بناسمەوە لە دڵی خۆشما دەموت لەبەرەوەی لەندەن لە کاتی شەڕەوە گەلێ گۆڕانی زۆری بەخۆیەوە بینیوە لەوانەیە هیچم بۆ لە هیچ نەکرێتەوە. مێشکم هەزارەها خەیاڵی پێدا دەهات تا ئاخرەکەی گەیشتینە ئێزگەی واتەرلوو کە پێم نایە سەر پێپیلکانەکان سیر دەکەم حەشاماتیی هەزارەها کەسی لیسی لە ئێزگەکە داوە بە پۆلیسیش دابین ناکرد ترسی ئەوم کەوتە دڵەوە کە لەوانەیە بکەومە ژێر پێی ئەم خەڵکەوە. هەمهەمەیەک بڵند بووەوە کە نزیک بوومەوە خەڵکەکە هێرشی هێنا، هەزارەها هەزار بژی چارلی بە ئانەیەک، ئیتر هەر ئەوەندەم زانی پەستامە ناو لیمۆزینێکەوە و فڕێنرام و کە سەیرێکی دەوروبەری خۆمم کرد تەنها ئۆبرێی ئامۆزامم بەدی کرد کە پانزە ساڵ زیاتر بوو نەمبینیبوو پێم وت. ئۆ برێ، با بەسەر پردی وێستمینستەردا تێپەڕین، حەزم لێ بوو بزانم ئەو ناوە چی بەسەر هاتووە، هیچ شتێکی لێ نەگۆڕرابوو. هەموو شتێک وەک خۆی مابۆوە، خانووەکانی پەڕلەمان وەک خۆی، بە هێمنی لووتیان لە ئاسمان دەخشاند، خەریک بووم کۆڵم دەسەند و گریان قوڕگمی گرتبوو. ئۆتێل ڕێتزم هەڵبژارد بۆ دانیشتن چونکە ئەو کاتەی مناڵ بووم هێشتا تەواو نەبوو بوو چەند جار سرم کردبوو بە داڵان و ڕاڕەوەکانی داو لە کەشخەیی سرم سڕما بوو بۆیە هەر لەو کاتەوە خولیای ئەوم لە مێشکا بوو کە بزانم ناوەوەی چۆنە خەڵک بەردەمی وتێلەکەشیان گرتبوو وەکو شازادەیەک یان سەرکردەیەک چەندین جار چوومە باڵکۆنی ژوورەکەم و دەستم بۆیان ڕاوەشان جگە لەمە بارەگاکەم لە برادەر و دۆستمدا جمەی دەهات دواخوازیم لە هەمووان خواست تا سەعات چواری ئێوارە هەر کە ئەوان ڕۆیشتن جلەکانم گۆڕی و لە ڕێگایەکی لایدەوە بێ ئەوەی بهێڵم کەس ئاگاداری بێ بۆی دەرچووم. یەکسەر تاکسیەکم گرت و لە های مارکتەوە بە تراڤلگار سکوێر و پارلمنت ستریت و پردی وێست منستەردا بەرەو شەقامی کەندکتن کوتام ئۆخەی واگەیشتم دابەزیم و سەیرێکی باشی چواردەورمم کرد خۆ هیچ نەگۆڕاوە. دەڵێی ئێستا ئێرەم بەجێ هێشتووە. سوار بوومەوە و تا گەیشتینە بەردەم سێ پاو ئەڵترێس، هێمنی و سەرسامییەکی سەیر دایگرتم. کە بەرەو خانووەکە چووم، پێم بە گران بە دوامدا دەهات. نەختێک وەستام. ئێ! سێ هەزار پاونەڵ درێس خانووەکە لە کەلەسەرێکی وشکەوە بوو دەچوو چاوم بە دوو پەنجەرەکەی سەرەوە بڵند کرد ژوورەکەی کەوا دایکمی بە کزی و سەرسامی بێخۆراکی تێدا دادەنیشت و سەری دەرەوەی کرد پەنجەرەکان قایم داخرابوون، هیچ نهێنییەکیان نەدەدرکان. بەڵام ئەم لاڵی و بێندەنگییەیان گەلێک زیاتر لە قسە و باسی بە گوێمدا دەچرپان. منداڵانم لێ کۆبوونەوە، ناچار بامدایەوە و ئەوێم بەجێهێشت. ڕووم کردە تەویلەکانی پشت شەقامی کێندگتن کە برادەرە دارچکێنەکانمی لێ بوو کە سەیر دەکەم بوون بە کەلاوە و ئاسەواری دارچکێنەکانیشی هەر لێ نەماوە. لەوێوە بەرەو. دوو سەد و هەشتا و حەوت شەقامی کێندگتن ملم نا کە من و سێدنی پێکەوە لەگەڵ باوکم و لویس و کوڕە بچکۆلەکەیانا دەژیاین. چاوم چەقییە پەنجەرەکانی ئەو ژوورەی نهۆمی دووەم کە شایەتی بەدبەختی و کەساسی منداڵیم بوون. چەند بێگوناه و لەسەرخۆ و کوپن. ئینجا لەوێوە چووم بۆ باخچەکەی کێندگتن و بە بەردەمی ئەو دایرەی پۆستە هێشتا ڕەد بووم کە لە ساڵی هەزار و نۆ سەد و هەشت ەوە